بیسەرانی عزیزی ڕادێدەن سلااوان لێ بێم کاتتان باش بیسەرانی عزیز زەحمت حەمیدم لە بەرنمەی ڕۆژێکی تری ئەمڕۆدا لەگەڵتانە بووم ئازانم بەرنمەی ڕۆژێکی تر گۆڤارێکی ڕادیۆییە و لە هەفتەیەکدا چوار ڕۆژ لە ڕادیۆی دەنگەوە پێشکەشتانەکرێت لە ڕۆژانی یەکشەمە و دووشەمە لەگەڵ ڕۆژانی چوارشەممە و پێنجشەمە. بەڵێ بیسەرانی ئازیز لە بەرنامی ڕۆژێکیتری ئەم ڕۆماندا چەند تەوەرو بابەتێکمان بۆ ئامادە کردوون کە پێشکەش بە ئێوەی ئازیزی بکەین. تەوەری یەکەمی بەرنامەی ئەمڕۆشمان دیدارێک هەبێ لەگەڵ بەڕێز خەبات ڕەبش خەبات ڕەشید بەڕێوەبەری نووسینگەی مافی مرۆڤی گەرمیان لەگەڵ کاک خەبات قسە و باس ئەکەین لەسەر ئەوەی بزانین ڕەوشی مافی مرۆڤ لە سنووری گەرمیان چییە و ئەو لیژنەی لێبوردنەی کە ماوەیەکە پێکهێنراوە لە سنووری گەرمیانە و کارەکانی بە کۆتا گەیشتووە چییان کردووە و چەند پرسیارێکی دیکە. تاوتوێکەم لەگەڵ بەڕێز خەبات ڕەشید کاک خەبات سڵاوت لێ بێ ئەم کاتت باش ئەمەیە بزانم بە گشتی لە سنووری گەرمیان ڕەوشی مافی مرۆڤ چۆنە کاتی جەنابت کاک ئەحمد سپاس دەکەم بۆ بەرنمەکەت ئەم کاتی بی ئەو کەسانشکی گویان لە ئێمە ئەم کاتیان باش سلااومە بۆ ڕادێ ڕادیۆی دەنگ بۆ بەڕێز کاک ئەحمەد گیان وڵاهی سپاس. کاک ئەحمەد شکر بەوە دەچێت نێوەڕۆکی مافی مرۆڤی گەرمیان خۆ دەزانێ ئەوە ئاسان نییە بێ هاوڵاتیان بڕیار لەسەرەوە بدەن ئایا ڕۆکی مافی مرۆڤی گەرمیان لە چی ئاستێکایە چونکە خۆم هەرچۆن وەسفیکەم بۆ خۆمەڵێ کلاش بکەم دۆم بێ و کلاش بۆ خۆی بدورێەوە قسەیەکی کوردەوارییە بەڕاستی ئەبێ کۆمەڵگا بڕیار لەسەرەوە بدا. من وا هەست دەکەم. من مەبەستم بە گشتی ئەوەیە ئەو پێشێلکارانەی کە لە سنوورەکە کراوە لە ماوەکانی پێشوە بەراورد بە ئێستا چۆنە؟ لە ئاستێکی باشە. ئێمە ئەوەی پێمان کرابێ وەکوو نووسینگەی مافی مرۆڤی گەرمیان درێغیمان نەکردووە. بەڵێ. بە گشتی بۆیە پرسیارەکەم یانی زۆر گشتگیر کردەوە. من مەبەستم ئەوە بوو دواتر بە وردی قسە لەسەر ئەو بابەتانە بکەین. دیارە لە ماوەکانی پێشوە ئێوە یانی بەدواداچوونتان کردووە بۆ پرسەکانی مافی مرۆڤ و لە ئێستاشا بەدواداچوونەکانتان بەردەوامە. ئەمەوێ بزانم ینی بە پێی ئەو ئامارانەی کە لە لای ئێوەیە ینی کێش و گرروگرفتەکان لە بواری مافی مرۆڤ زیادی کردو یاخود کەمی کردووە کاگەحمە لە چاو ساڵی پێشوو هەندێک حاڵەتمان بۆ زیاد بووە حاڵەتی تازە بۆن منە حاڵەتی قەرزاری خەڵکەکە نایوە شکات بک بۆ منە لە محکەمە دێتە مافی مرۆ بۆی چارەسەری کێشەکەی بکەنا چارەسەری کێشەی خێزانی کۆمەڵایەتی ئەمانە زۆر زۆر بوایە خود کێشەی تەڵاق و جیابوونەوە کێشەی خیانەتی زەوجی ئەمانە هەمووی لە ئاسێکا بەڕاستی لە چاو ساڵی پار هەمووی زیادی کردووەوە خۆشببختانە ئێمە ئەوەی پێمان کرا بێ لە نووسنگی مافی مرۆڤی گەرمیان بەداداچوونمان بۆ کردووە و هەوڵی چارەسەرکردنی و کێشارەمانداوا کە دێتە لایەن ئەوکو کەیس وەرێگرین و بەردەوامیشین کاری تیاکەین چەند بە چەند جەلسەیەک لەگەڵ بەشی سکاڵا و یاسایی و ئێستا خۆشببختانە پارێزەرێکی خۆبەخشمان بۆ دابین کراوە لەلایەن ڕێکخراوی هاریکاری خێزانیەوە کە دامی ئافرەتانەکە و کەیسەکانی ئافرەتان لە نووسگەی مافی مرۆڤی گەرمیان وەرەگیری و بە یاسایی کاری لەسەرەکرێت بڵێ زۆرترین نێو کەیسانی کە لای ئەوەن چ کەیسێکن ینی کەیسی جیابوونەوەی خێزانەکانن یاخۆت ئەوەی کە ئاماژت پێکرد کەیسی قەرزاریە قەرزاری زۆر بووە بەڕاستی یانی لە باوە مانگی ڕابردووە تقریبا چوار پێنج کەیسی قەرزاریمان بۆ هاتوو هەمویان ئەڵێن ناچینە دادگا لە بۆرمونە دۆستی یەکترەنیان ئەو خەڵکانەی کە هاتوون ئیشیان بۆیان کردو کۆمپانیان و ئیشیان بۆیان کردووە بەڵام التزام ناکەن بە قەرزەکەەوە بۆ نمونە تێگەی هاتوون لا ئێمە گفتوگۆیەکمان دروست کردووە لە نێوانیان تاوەکو ڕادەیەک قەناعەتیان کردووە بۆ ئیلتزام کردن بە قەرزەکەوە چونکە خۆت دەزانی ئێستا بچێتە پۆلیس و بچێتە دادگا ئەم حاڵەتانە یەکسەر ئەمە قەرز دەرەچێ و لایەنی بەرامبەر ڕەنگە بگیرێ و ئازاد بدرێ و ڕەنگە دوایی بۆ نموونە گەر ملێۆنێک قەرزار بێ بە کەفالەتی پێنج ملێۆن ئازاد بکرێ حاڵەتی وامان هەبووە. پێگەی بەڵام ئێمە هەوڵمان داوە و کێشانە چارەسەر بکەین حاڵەتێکی تریش ئەوەی بەڵێن خیانەتی زەوجیەوە زۆر زۆر بۆ بەڕاستی یانیان لە ڕادەیە کە ئێستا ناتوانین قیاسیکەین بۆم قۆناغە و ئاماژەکردن بەڵام بەردەوامی لە چەند سەر چارەسەرکردنی ئەو حاڵەتش وەکو مافی مرۆڤی گەرمێن بڵێ کاک خەبات ئەو کەیسانەی دێتە لای ئێوە ئێوە وەکو مافی مرۆڤی گەرمیان چیان بۆ ئەکەن یانی ئێوە تەنیا بەداداچونیان بۆ ئەکەن یاخود گرفتەکەیان بۆ چارەسەر ئەکەن ئاراستەی دادگای ئەکەن ئێوە چیان بۆ ئەکەن لەو گرفتانەیە؟ کاک ئەحمەد گیان ئێمە ناتوانین ئاراستەی دادگای کەین ئێمە خۆمان قۆناغی سەرەتا هەوڵی ئاشتەواییە دەین بەڕاستی بە هەوڵی ئاشتەواییماندا گەر نەگەینە نەتیجەیەک مە یاسایەکمان هەیە بە پێیا ئەو یاسایە تەعامولە بکەین، یاسای ژمارە چواری ساڵی دوو هەزار و دە بە باوی دەستەی سەربەخۆیی مافی مرۆڤ لە هەرێمی کوردستان کە ڕەبتە بە پەرلەمانی کوردستانەوە پێمان ئەڵێت بە پێی ئەو یاسایە هەر سکاڵایەکیان وەرگرت ئایا لە ڕاگەیاندنەکان بێ یاخود سکاڵاکە دەستی بێ هاتبێتە نووسینگە یاخود بینراو بێ خۆمان لە کۆمەڵگا بینیبێتمان ئاراستەی داواکاری گشتییەکەین ئەو کاتێک کە ئاراستەی داواکاری گشتیمان کرد ئاراستەی داواکاری گشتیمان کرد داواکاری گشتی ملزەمە ئەنجامی ئەو سکاڵایەمان بۆ بگێڕێتەوە بە باشی یا خود بە خراپی بەڵێ کاک حەبادێکێکی تر لەو پرسانی کە قسە باسی لەسەرێک لێ کارکردنی مناڵانە لە سنووری گەرمیان ڕێژەی کارکردنی مناڵان لە سنوورەکە بە بەردەوامی ئەبینرێ ئای ئەم ڕێژەیە زیادی کردووە یاخود هەر حاڵەتەکانی پێشەوە دووبارابێتەوە کاکەحمد ئەم حاڵەتانە تەبانێ بە چڕی ئیشمان لەسەری کرد بە تایبەتی دوای هاتنی ئاوارەکان لە ساڵی 2014 2005 ببوورەکەمە دەنگی شت باش ناگاتە من نازانم هۆکارەکە چێزان خەلکی تەکنیکیەگەر هەیە چاکە زۆر سپاسانەکەم ئێمە لە سەرتاوە لە ساڵی 2014 2015 و کاتێک کە بڵێن هێرشەکانی داعش دەستی پێک ڕێکخراوی تیرۆریستی داعش بۆ سنوورەکە و ئاوارەیەکی زۆر هاتە هەرێمی کوردستان و بە تایبەتی ناوچەی گەرمیان لە بەرەوەی حدودیە لە چەند لایەک و ئێمە ئاوارەمان بۆ هاات ئەو کاتانە ئیتر ئەم دیاردەیە دەستی پێکرد پێشتریشە بۆ بڵێم نەبووە هەبووە بەڵام ئەو کەسانی کە ئیشیان کردو کاریان کردو هەمویان بۆ بژێوی خۆیان کردویان و هەمویان لەگەڵ کەسوکاری خۆیان هەبووە نا ئەمە ناتوانم ئێمە ڕێگەی پێ بدەین بڵێ وڵا ئەوەی کە لەگەڵ کەس وکاری خۆیان بوو ئیشی سوک هەیە بەڕاستی بەڵام ئێستا بۆتە دیاریدەیەک لەسەر جادەکان کە سیرەکەی کۆمەڵێک منداڵ فێربوونە کلێن سەفرۆشون لەگەڵ ئەوەشدا هەندێ هەندێ تاوانی تریش ئەنجامدرێ بەڕاستی خەڵک فێری دەستپانکردنەوەیانەکەم داوا لە هاوڵاتیانەکەم ینی فێری ئەویان نەکەن پاریان بدەنێ کلێنسەکان ئەگەر ئێوە ویژدانتان بەوە ئەجوڵێ کەوان لەسەر جادە ئیشەکەن کلێنسەکان لێ بکڕن و ئیجا پارەیان بدەنێن بەڵام لە خۆڕا هیچ هاوکاریەکیان مەکەن چونکە بە بێتە دیاریدەیەک ئەما بێتە ئەوە ئێمە چەندین مناڵمان بردوێتەوە بۆ ماڵەوە کاسێک باوکی یا خود مامە یا باوکی لە شەڕی داعشتی هاتووە ئێستا لای دایکێتی یا لای مامەیەتی بە زۆر ئیشی پێەکەن ینی گوناحاوە کارەساتی لێ ئەبێتەوە ئینجا بۆ منداڵانی خۆشمان بۆ کۆمەڵگاکەی خۆشمان وە زەرێکی گەورەیە وای مە چەندین جار باسمان کردووە لە کۆبوونەوەکانمان لەگەڵ مەرجەعی خۆمان لەگەڵ ڕێکخراوەکان هەوڵمان داوە ئامارێکی وردوەرگرین و بۆی کاری لەسەر بکەین بەڵام تا ئێستا نەماتوانی ئەو بکەن چکە ئاسانیە بەڕاستی پرۆژەیەکی ئەوێ بۆ ماوەی چەند مانگی کاری لەسەر بکەیت و ئامارێکی وردوەرگری بۆی کاری لەسەر بکەیت و بزانم چۆن بتوانین چارەسەری و ئەو گرفتە بکەیت بەڵێ کاک حەمەد ئێوە چی بە چارەسەر دەزانن بۆ کار نەکردنی مناڵان یانی هیچ چارەسەرێکی سەدحەیە ئەوەی کە ینی چۆن بڵێ بە جۆرە لە جۆرەکان بە تەواوی کەمی کاتەوە یاخودەم گرفتار بەردەوام هەیە و ئەبێ لەگەڵ یابن بڵێ دیارە گرفتە بە ئاسانی چارەسەر ناکرێت دیارە کۆمەگایەک بۆ کۆمەگایەکی تریشم هینە ئەگۆڕێت ئەم ڕێژەیە یا لە شاری خۆ بۆ شارێکی تری شاری شار هەبێ من ڕێژەی منداڵی لە سەتا پێنج بێت کە کاری تیا ئەکا بەڵام لە شاری ئێمە بۆ نمونە لە کەلار ڕەنگە لە سەتا دە زیاتر بێت ئەبینی منداڵێکی زۆر کار ئەکەن لە حەی سناعی لەو شوێنانەی هەتا لە دوکانەکان ئەمانە تا ڕادەیەک ئێمە ئەگەر بەراوردی کەین لەگەڵ وڵاتە پێشکەوتووەکان ئەوان سەرەتا کە منداڵ فێر ئەکەن بە بەرنامە فێری ئەکەن بۆ نمونە ئیشی سووک بکات یاخود بۆ نمونە ڕۆژنامە بە منداڵ دابەش ئەکرێ لە وڵاتە پێشکەوتووەکانیش ئەوانەی کە مافی مرۆڤی هیچ تیا پێشێل ناکرێ کە سەد لە سەد مافی مرۆڤی تێدا جێبەجێ ئەکرێ بۆنمونە ئەڵمانیا بریتانیا سوید فنلەندا ئەم وڵاتانەی کە بنەماکانی مافی مرۆڤ لەوێوە دروست بووە بەڵام بەداخەوە لای ئێمە یعنی هەموو شتەکان شێواوە سەیرەکەی تۆ ئەگەر بچی بۆ حیسناعیە خود بۆ دوکانێک کار سەیرەکەی ئیشە قورسەکان هەمووی بە منداڵ ئەکرێ چەندین حاڵەتی هینمان هەبووەوە نەخوازراومان هەبوو کە تۆمار کراوە منداڵ لەژێر سارە ئەوە بووە منداڵ کاتێ تای سارەی کردوەوە بریندار بووە ئێمە ئەبێ فێریان کەین ئیشە سوکەکانیان بدەینێ ڕاستە ئەوان بژێوی ژیانیان نیە هاتون لای تۆ کارەکەن بەڵام تۆ ئەبێ مرۆڤێکی بێ ویژدان بی تۆ ئامادەی بۆ مناڵێکی خۆت بخەیتە ژێر سیارەیەکی گەورە تا هی سیارەی گەورەی پێ بکەیتەوە ئەمانە ئەمانە و پێویستی بە وشیاریە کاک ئەحمەد بەڕاستی ئەبێ کاری لەسەر بەڵێ بکرێ ڕێکخراوەکانی کۆمەڵی مەدەنی ئێمەش بەرپرسین وەکو مافی مرۆڤ بەڕاستی بەڵێ جگە لەوەی کە ئێوە هۆشیاری ینی بە یەکێک لە خاڵەکان زان ئەو کەسانی کە کاری قرس بە مناڵانکەن بە مناڵان ئەەکەن ئێوە لێ پێچنەوەن لەگەڵاکەن یا تەنیا ئاگادارکردنەوەیەکە و ئەگەر بزانین ئەگەر بزانین غەدری تیا ئەگەر بزانین پێشێلکاری تە بەڵێ مسکاڵای خۆمانەکەین دڵنیا ئمە داوای خۆمان هینەکەین و بە سکاڵا وەرێک نین و تۆمارێک کەین لای خۆمان و کاری لەسەر ئەکەین قبوڵی ناکەین بە هیچ جۆرێک ئەگەر هاوڵاتیەک کەسێک زانی لە هەر شوێنێک منداڵێک بە غەدر یاخود پێشێلکاری بەرامبەر ئەکرێ داواکەم بە پەیوەندی تەلەفۆنی بێ ئەگەر توانیان ئەگەر نەیانتوانی سەردانمان کەن هەر حاڵە ئەو حاڵەتانەی کە ئێمە کاری لەسەر ئەکەین بتوان ئاگادارمان بکەنەوە خۆمان ئەگەینە شوێنی ئەو شوێنەی کە ئەو منداڵە کاری تیاکە و بەدواداچوونی بۆ بکەن بزان ئایا ڕاستەیە یاخود ڕاست نییە بەڵێ. دڵنیابە ئێمە ئەو حاڵەتانە گەر هەبێ قبوڵی ناکەین. بەڵێ. ئێوە وەکو بەڕێبەرە وەکو بەڕێوبەری نوسینگەی مافی مرۆڤی گەرمیان ئەوەندەی ئاگاداری دۆخەکە بن و بەداداچونتان کردبێ ڕەوشی مافی مرۆڤ لە نێو زیندانەکانا چۆنە لە گەرمیان؟ ئایا تاوەکو ئێستا لێدان و ئەشکەنجەدان لە زیندانەکان هەیە یاخود چۆن بڵێی باڵانسی تەمەن لە نێو زیندانەکانا ڕەچاوەکرێ؟ بەڵێ. تەمان ئێمە دوو زیندان دوو زیندانمان هەیە، پێشتریش ئێمە موتابەعەی زیندانی خانەقینمانە کرد، بەڵام بەداخەوە لە دوای شانزەی ئۆکتۆبەرەوە ئێمە نەمانتوانی چاودێری ئەوی خانەقین بکەین و فەرمانبەرانیشمان لەوێ بە ڕاستی تەخویلمانی ڕاستە تەخویل کراون چاودێری بکەن، بەڵام بە ئاسانی ناتوان چاودێری بکەن وەکو ساڵانی پێشووتر ئێمە ئێستا بەرپرسی لە دوو زیندان کە زیندانی ئاسایشی گەرمیان و بەڕێوەبەرایەتی پۆلیسی گەرمیان و بە بەردەوامی هەفتانە مانگانە سەردانیان دەکەین و ڕاپەرتی خۆمان دەدەینە مەرجەعی خۆمان و داواکاری گشتی فەرمانگەی داواکاری گشتی لە گەرمیان و نووسینگەی تابەتی بەڕێز سەرپەرشتیاری ئیدارەی گەرمیان ئەو حاڵەتانەی کە هەبێ لە ناو زیندانەکان ئاگداری مەرجەعی خۆمانەکەین و کاری لەسەرەکەین چۆنە بۆ نمونە ئێمە لە زیندانەکان لێدان نییە بە حکمەوەی خۆ دەزانی زیندان قەلە باڵغێکی پێوە دیار و ئاسان نییە مەگەر یەکێک خۆی مخالفە بکە مخالفەی ئەوی سیستەم یاخود نظامی زیندان بکە بخرێتە ژووری ئینفرادی ئەوش بۆ ماوەیەکی کاتیە و هینەکرێت خۆ ناکرێتەوە لەوێ بۆ منە بیست نەفر لە ناو ژوورێکە کەسێکەڵ سەتادا لە کەسێکی ترکە لە ناو ژوورە بێجاتی قانونی لەگەڵاکە بەڵام ئێمە کێشمانە ئێسا نتوانراوە چارەسەر بکەین ناتوانین ڕێگریشی لێ بکەین بەڕاستی ئەمەش ئەگەڕێتەوە بۆ قۆناغەکانی لێکۆڵینەوە لە قۆناغەکانی لێکۆڵینەوە لێدان بەردەوامەوە هەیە تا ئەم دقەیە کە ئێمە قساکەین چۆنە بەڵام ئێمە هەر حاڵەتێک کە زانیمان بەڕاستی ئێمە دەستکاڵهینی خۆمان کردو یاداشت خۆمانداوەکە داواکاری گشتی بۆی کاری لەسەر بکەین ئەگەر بە بەڵگە هەبێت بەڵام خۆ لەوێ و لەمێ و لەوێ کە قسە کراوەڵێن لێدان هەیە داواکەم هەر هاوڵاتەیە کە لێ درێ لە قۆناغەکانی لێکۆڵینەوەی ماگەدا کاتەوە چکە ئێمە کاتێکی زۆر بەسەر ئەوانە تێپەڕی پێزانین هەندێک حاڵەتەیە ڕامادی حاڵەتەیە بە زەقی خۆمان بینیومانە و کارمان لەسەری کردو ڕاپۆرتمانەیە بە بەڵگە قسە نیە کاک احمد هەموو شتێک بە قسە ناکرێت یانی بەڕاستی ئەبێ بەڵگە هەبێ بە نوسراو. بەڵێ کاک احمد مەبەستمە لەسەر ئەم پرسیارە بوەستم ئێوە ئەوەی کە ئاماژەت پێ کرد لێدان هەیە لە قۆناغەکانی لێکۆڵینەوە لە ئاسایش هەیە یاخود لە پۆلیس یاخود لە هەردووکیان. لە هەردوو جیهەتەکە هەیە کاک احمد. بەڵێ هیچ دۆکۆمێنتێکتان لایە کە سکاڵای کردووە کە دۆکۆمێنتەکە پشتڕاست کاتەوە؟ بەڵێ داوامان بە ڕاپۆرت دامانەتە مەحکەمە بۆی کاری لەسەر بکات کە لە ڕێگای داواکاری گشتی وەکو ئاماژەم پێکرد پێشتر ئێمە یاسایەکمان هەیە ئەو یاسایە نەخشە ڕێگای ئێمەیە بۆ کارکردن دامانەتە داواکاری گشتی ئەوانیش داویانەتە مەحکەمە ئیتر ئەنجامی هەبێ یان نەبێ لای دادگایە. ئا ئەوەی کە بتۆ معنی بەدەداچوونە بە کردبێ هیچ هیچی قۆناغێکی بڕیوە بۆی کە مەسەن شتێکی لەسەر بڵاو بکرێتەوە یاخود چارەسەر بکرێ ئەو گرفتانە بەدڵنیایەوە چارەسەر کراوە وەڵامی زۆربەی راپۆرتەکانشمان هاتێتەوە کە لە ئەوێ خەلەل هەبووە لە ئەوێ لێدانە بۆ ئجرراعات کراوە لەگەڵ ئەو کەسێک کە هینی کردووە و خۆشبەختانە لەگەڵ هەردوو بەڕێوبەری پۆلیسی گەرمیان و ئاسایشی گەرمیان تەنسیقێکی باشمان هەیە هەر حاڵەتێک هەبێ ئەگەر پێویست کردووە پەیوەندی تەلەفۆنی چارەسەرمان کردووە کە پێویست زیاتر هین کردبێت پێویستی کردبێت ئەوە کردومانەتە نووسراوان بە نووسراو وەڵامی ئێمەیان داوەتەوە بەڵام بە هیچ جۆرێک بە هیچ هەتا ئەم دقەی من لە بەڕێوبەری نووسینگەی مافی مرۆڤی گەرمیان بمێنم لە هیچ ئەفسەرێکی قبول ناکەم لە سنووری گەرمیان لە ئاستی پۆلیس و ئاسایش لەگەڵ ڕێزم ئاوایان پێ ئەڵێم لە هیچ کەسێ قبوڵ ناکەم تەعدا لە هەر مرۆڤێ بکا هەر تاوانێکی کردبێت ئەوە یاسایە بڕیار لەسەر تاوانی ئەو کەسە ئەدا ئایا تاوانبارە یاخود بێتاوانە ئەفراجەکرێ یاخود حکومەدرێ بۆ هیچ هاوڵاتیەک بۆ هیچ ئەفسەرێک قبوڵی ناکەین ئەوەی پەیمانزاری بێ بە بەڵگەوە بماندنێ بە ڕاستی ئیجرراعاتەکەین بەڵێ کاک خەمادەم دۆکۆمنتانی کە لای ئێوەن باز لە لێدانەکەن لە نێو لە کاتی لێکۆڵ قۆناغی لێکۆڵینەوەیە زۆرن یاخود چەند حاڵەتێکن حاڵەتن وەڵا زۆر نیە. زۆر باش. ئەگەر زۆربێت زۆر زیاتر ئاماژەی پێدەم بەڵام حاڵەتن نەبووەتە دیاردە هەر کاتێ ببێتە دیاریدە کۆنگرەی ڕۆژنامەوانیە بەستین وەک مافی مرۆڤ و زیاتر قسەی لەسەر ئەکەین. زۆر باشە من کۆتا پرسیارمەکەم بەوە لە ڕووی خێزانیەوە ڕەوشی مافی مرۆڤ لە ڕووی پێشێلکردنی مافەکانی چ ژنان بێ یا مافی خێزان بێ لە ئێستای ئەوەی دێتە لای ئەوە ڕەوشەکە چۆنە؟ وەڵای ڕەوشەکە کاک ئەحمەد ئەوەی ئێمە هەستمان پێی کردبێ زۆر خراپە لە نێوان خێزانەکان ئاستی تێنەگەشتن کەمە هوشیاری کەمە لە نێوان خێزانەکان ینی بەڕاستی خەڵکە بووە لەسەر قسەکردن هەر حکایەتی ئاسایی بۆ تەشارڕیان و حاڵەتەکە گەشتەتە جیابوونەوە خەڵکە بۆ لەسەر فەیسبوک و دانانی ئەتەرنێت و کات کوشتن لەسەر مەوادە ئەلکترۆنیەکان بەڕاستی کێشەی ئایلی لێکەوتۆ تۆ گەشتۆتە تەلاق ینی خەڵک هەبووە بۆ نمونە جێهێشتن ینی جێشتنی کەس و کار بۆ کارکردن ینی خۆ دەزانی بژێوی ژیان ئێستا خورز بووە خەڵکێکی زۆر ڕووی لە خدەرەوەی وڵات کردو هەموو خێزانی لێرە بەجێڵاوە هەموو ئەمانە کارەساتێکی گەورە خڵخێنە لە ئەنجامە ئەنی بەڕاستی ئینسان کە خێزانی هێنا التزامێکی ئەخلاقی ئینسانی زیاتر ئەکەوێتە ئەستۆی ئەبێ هەست بەوە بکا کە تۆ ئافرەتێکت لایە موڵکی خێزانێکی تر بووە ئێستا لای تۆیە ئەبێ ئەوپەڕی کەرامەتی بپارێزی بەڕاستی هەم لە هەموو ڕووەکان و لە ڕووی مادی و لە ڕووی دابینکردنی جل و بەرگ و لە ڕووی دابینکردنی مەسکەنی ژیانەوە لە ڕووی ئیحترامەوە ئەم ڕووانە هەمووی پێویستە لە قانوونا حەقی داوە بە ژن ئەمە بکە بەڵام بەداخۆ خۆ دەزانی ئێستا بژێوی ژیان قۆرس بۆ چەندین هاوڵاتی ئەم وڵاتی جێڵاوە و ڕیان لە دەرەوە کردەوە بۆ دابینکردنی بژێوی ژیان بەڵام دوای ئەوە کارەساتی ترە قەومێت تو خۆ دەزانی خێزان لە ماڵی باوکی لە ماڵی باوکی مێردانان شێ چێتەوە بۆ ماڵی باوکی خۆی کەچەوە بۆ ماڵی باوکی خۆی تام بە شێوەیەکی تە تەعاملی لەگەڵاتی هەڵسوکەوتی لەگەڵاتی بەڵ لە کۆتایی ئەگەر شتێکت ما بێ بتەوێ ئاماژەی پێ بکەیت وڵی ئەوە ئاماژەمان پێ بکە لە ئەوەی لێبوردنی گشتی ئێمە من ئەندامێکی سەرەکی بووم لەو لژنەی لژنیش جێبەجەکردنی یاسای لێبوردنی گشتی ژمارە چواری ساڵی 2017 خۆشببختانە بۆ ماوەی هەشت مانگێمە کارمان لەو دۆسیانە کرد بەڵام ئامارەکەمان بە شێوەیەکی فەرمی بڵاو نەکردێتەوە تا ئێستا لە ئایندە انشاءڵە ئاماژەی پێەکەین ئامارەکە خۆشببختانە 550 دۆسیەمان وەرگتووە ئێمە کارمان لەسەر چوار سەد و هەشتا و شەش دۆسیەی سزایی کردووە، هەمووی یەکلایی بووەتەوە، بڕیارمان تێدا داوە. لەو ڕێژەیەی کە ئاماژەم پێ کرد دوو سەد و بیست و دوو هاوڵاتی بە ڕەها یانی هەر دوای بڕیارەکە یەکسەر ئازاد کراون. ئەو کەسانەی کە نەیانی گردووەتەوە بۆ نموونە مەوادەکانی تیرۆر یا محەڕەمات قەتل و ئەوانە ڕووی داوە لەنێوان باوک و کوڕ و ئەوانە پێچ یاخود کوشتنی ڕۆژنامەنووس مەشمول نەبوون دیارە بوانە ئایدن بۆیە مەشمول نەبوون ئەگینا ڕێژەی بیست لە سەدیان بەرەکەوت بەڵێ ئەو بەندیانەی کە ڕێژەی سی لە سەدیان وەرگردووە هەفتا و حەوت حاڵەت بوو ئەتوانین لە کۆنگرێکی ڕۆژنامەوانیە لە کاتێکی تررا لە بەرنمەیەکی تر ئاماژەی پێ بکەین چکە زۆرە ئەوی کە دزی کە دەبێت تەنازوی بۆ کرابێ ڕێژەی سی لە سەتی وەرگرتووە یاخود ئەوەی قەتلی کردبێ و تەنازلی بۆ کرابێ ئەوە شرەژەی بەرکەوتووە ئەو بەندیانەی کە ڕێژەی چل لە سەتیان وەرگرتووەوە حەوت کەس بوون، تەبان ئەمانە خوار تەمەنی هەژدە ساڵن کاتێک تاوانێکیان کردووە، تاوانێکی قەتل ئەگەر تەنازولی تیا بێ ئەوە ڕێژەی چل لە سەتیان ئەدرێت تێ وەکو گەورە نییە گەورە سی لە سەتی ئەدرێت تێ. ئەو بەندیانەی کە بڕیاری لە سێدارەدانیان بۆ دەرچووە تەنازولیان بۆ کراوە چوار حاڵەت بوون، ئەوە حکومەکانیان کراوە بە پانزە ساڵ ئەگە تەنازولیان هەبێ ئادام بووە تەنازولیان هەبووە بۆ منە جێتی مقاول کە تەنازینیان بۆ سکاڵیان لەسەریان کردووە تەنازولیان کردووە کە تەنازولیان کردووە حکومەکەیان لە سێدارەدان و دابزێ بۆ پ ساڵ ئەو کۆی ئەو حاڵەتانە بۆ ئەو ژمارانە بکە ئێمە کارمان لەسەری کردو بەوردی ئاماژەم پێی کرد. بەڵێ سپاس بۆ بەڕێز خەبات ڕەشید بەڕێبەری نووسینگەی مافی مرۆڤی گەرمیان سپاس بۆ زانیارەکانت. زۆر سپاس بۆ جەنابت بۆ بیسەرانی خۆشەویستیش بۆ ڕادوی دەم. بەڵێ ویسەرانی ئازیز ئەوەی گوێبیستی بوون دیدارێک بوو لەگەڵ بەڕێز خەبات ڕەشید بەڕێبەری نووسینگەی مافی مرۆڤی گەرمیان سەبارەت بە ڕەوشی مافی مرۆڤی مافی مرۆڤ لە گەرمیان ئازانی مەمە بەرنامەی ڕۆژێکی تری ئەمڕۆمان درێژە پێدەین و پاش ناوبڕێکی کورد من نەگەڕێمەوە بەلاتان. لە پێشوازیی کردنەوەی دەرگای قوتابخانە و ساڵی نوێی خوێندندا، ڕابیتەی ئیسلامی کورد لە پڕۆژەیەکی خێرخوازیدا ئامادەیە بۆ وەرگرتنی هاوکارییە نەقدی و داراییەکانتان بە مەبەستی کڕینی کەلوپەل و پێداویستی خوێندن بۆ مناڵانی بێباوک و دابەشکردنی بەسەریاندا. خێرخوازانی بەڕێزی کوردستان مناڵانی بێباوک چاوەڕوانی هاوکاریەکانتانن بۆ ئەوەی بتوانن ئەم ساڵی خوێندن بە دڵخۆشیەوە و بەبێ کەم و کورتی تەواو بکەن. بۆ ئەم مەبەستە پەیوەندی بکەن بە لقەکانی ڕابیتەوە. سلێمانی، سفر حەوت سەد و حەفتا سەد و پەنجا و شەش هەشتا و یەک دە گەرمیان، لقی سەرەکی ناوەندی دەربەندیخان، سفر حەوت سەد و حەفتا و سێ سفر هەشتا و شەش چل چل نووسینگەی کەلار، گەڕەکی فەرمانبەران، بەرامبەر ڕادیۆی گەرمیان. سفر حەوت سەد و حەفتا سەد و نەوەت و هەشت حەفتا و پێنج سفر سفر یان سفر حەوت سەد و حەفتا سەد و نەوەت چل و چوار هەشتا و حەوت کپری سفر حەوت سەد و حەفتا و دوو پێنج سەد و سی و سێ شەست و پێنج شەست و حەوت ڕیکلامی بازرگانی. مژدەیەک لە بازاڕی سۆرانەوە. بازاڕی سۆران لە دەستپێشخەرێکی نوێیدا بۆ کڕیارانی خۆشەویستی هەموو دوو ڕۆژ جارێک تەباخێکی پێنج چاو دەکاتە دیاری بۆ کڕیارانی ئێستا لە بازاڕی سۆران بڕی دههزار دینار شمەک بکڕا ناوت دەچێتە تیر و پشکەوە بۆ بردنەوەی تەباخێکی غازی پێنج چاوەوە. ئەم ئۆفەرەی بازاری سۆران بۆ ماوەی سێ مانگ بەردەوام دەبێت. ناونیشانی بازاری سۆران، کەلار، شەقامی ئەندازیاران، نزیک بەرەبەرایەتی گشتی پەروەردەی گەرمیان. ژمارە مۆبایل 1970 125 02 24 بازاری سۆران. بە تایبەت لە نێو گەنجەکانمان زیادی کردووە چاوەڕێی ئاستێکی باشترن لە خزمەتگوزاری. دەنگدەری بەڕێز، ئەم هەڵبژاردنە دەرفەتێکە بۆ مسۆگەرکردنی کوردستانێک کە شوێنی ژیانێکی شایستە بێ بۆ تۆی کوردستانی. هەموو ڕۆژێک من ئیلهام وەردەگرم لە دیدگا و ڕێبازەکەی باوکم. هەر ئەویش بوو فێری کردم کە کوردستان دەبێ ئارام بێت و، بە بێ جیاوازی کار بکەم بۆ هەموو کۆمەڵانی خەڵکی کوردستان. لەم چوار ساڵە سەختەی ڕابردوو بە هەنگاو و دەستپێشخەرییەکانم هەوڵم داوە بیسەلمێنم کە خزمەتکارە ڕاستگۆ و دڵسۆزەکەی ئێوەم. پلانی ئێمە بۆ چوار ساڵی داهاتوو ئارامکردنی دۆخی کوردستانە، زیادکردنی هەلی کار و باشترکردنی خزمەتگوزارییەکانە. ئەمە تەنها دروشم نییە، بەڵکو بە کارەکانم سەلماندوومە کە خاوەنی بەڵێنەکانی خۆمم. ئەزموونم هەیە بۆ جێبەجێکردنی ئەم دیدگا و ڕێبازە. بەڕێزان، ئەم هەڵبژاردنە دەرفەتێکە بۆ تۆی دەنگدەر بەشدار بی لەگەڵم بۆ جێبەجێکردنی پلانەکەمان. تاکو کوردستانێک دەستەبەر بکەین کە لە ئاستی چاوەڕوانی ئێوە بێت. بۆیە دەڵێم بۆ ئارامی و هەلی کار و خزمەت دەنگ بدە بە لیستی سەد و پێنج ی یەکێتی نیشتیمانی کوردستان. دروود بۆ گیانی پاکی شەهیدان هەر شاد و سەربەرز و سەرکەوتوو بن. بۆ ئارامی، هەلی کار، خزمەت، دەنگ بدە بە یەکێتی نیشتیمانی کوردستان، لیستی ژمارە سەد و پێنج. بەڵێ بیسەرانی ئازیز هاتمۆلاتان بۆ درێژەدان بە بەرنامی ڕۆژێکی تری ئەمڕۆمان ئازانم بڕگەی دۆمی بەرنمەکەمان بڕگەی لە فەیسبوکەوەیە میلاد جەلال، میلاد سڵاوت لێبێ بەم کاتەت باش، ئەوەنەی تۆ بەدواداچوونت کردبێت چ بابەتێک هەیە لە تۆڕی کۆمەڵایەتی فەیسبووک کە جێی قسە و باسی هاوڵاتیان بێ؟ سڵاو لە تۆش ئەحمەد، سڵاو لە بیسەرانی ڕادیۆی دەنگیش. ئەحمەد سەرەتا لە پەیجی ڕادیۆی دەنگەوە دەست پێ ئەکەین، هەواڵێک کە مامۆستایانی ناڕازی لە کاتێکدا لە یەک دوو ساڵی پێشووە لە سەرەتای خوێنددا مامۆسایان ناڕازی لە هەموو سنوورەکان و بەتایبەت لە سنووری گەرمیانیش بایکۆتی خوێندنیان کرد بوو بەڵام بۆ ئەم ساڵ بڕیاریان داوە کە مامۆسانی ناڕازی لە گەرمیان بە تایبەتی بچنەوە هۆڵەکانی خوێندن و دەست بە داوامی ئاسایی خۆیان بکەن ئەمە لە کاتێکدایە کە ئەوە موچەی تەواویان پێ نادرێت و نیو موچە وەردەگرن و لە هەمان کاتیشدا پشووی ڕۆژی شەمانیان بۆ لابراوە ئەم هەواڵەکە لە سایت لە پێیجی ڕادوی دەنگ دانراوە ئەحمد لایەن زۆرێکتر لە مامۆسایانی ناڕازیەوە کاردانەوەی لێکەوتوتەوە کە ئەوان ئامادە نین لەو ڕۆ داوام بکەن چونکە تاکو ئێسا موچیان باش نەکرا و لەگەڵ ئەوە شارۆک و ئاماژەم پێکرد پشوی ڕۆژانی شەمەیان بۆ بۆ لابراوە ئەو مامۆسایانە ئاماژە بەوەکەن کە ئەگەر حکومت ئەو بڕارانیان بۆ باش نەکات ئەوە لە داهاتوە دەست بە خۆپشاندانەکەن و بایکۆتی هۆڵەکانی خوێندنەکەن ناڕۆنە هۆڵەکانی خوێندنەوە هەروەها هەواڵێکی تر کە لە هەر لە پەیجێ ڕادوی دەنگدانراوە ئەحمد کە لە کۆلێژی کشت و کاڵی زانکۆی گەرمیان لە فلێکس و لۆگۆ و ئاڵای حەزبی دانراوە لە کفری ئەمە لە کاتێکدایە کە نابێت زانکۆ و شوێنەکان بەڵێ چاالێکی کۆلێژەکە بۆ بانگەشەی حەزبی بەکارێنراوە ئەمە لە کاتێکدا کە نابێ بەپێی بڕیار بەپێی بڕیار و یاسا نابێت شوێنە حکومیەکان بۆ بانگەشەی حزبی بەکاربێنرێت ئەمەش کاردانەوەیکی زۆری لێکەوتۆتەوە لە هاوڵاتیان زۆرێک لە هاوڵاتیان پیان وایە کە ئەم سنوورە بە تایبەت هەروە بووە و زۆرێک لە زانکۆکان لەلایەن حزبەوە بانگەشەی تیاکرێت و هەروە زۆرێک لەوانی کە خۆیان خوێندکارن لەو کۆلێژە ئەحمد کۆمنتیەوەیان نووسەکە و کۆلێژە هەمیشە شوێنی حەزبی بووە و زیاتر لە کۆمیتەیەکە چێت نەوەک لە زانکۆیەک و شوێنێکی فێربوونی زانست و علم و هەروەها زۆرێک تریش کە هەواداری ئەو حەزبەن پیان شتێکی ئاسایە و ئەڵەن شتێکی ئاسایە و چالاکیەک بۆ و خەڵاتی ڕێزدەنان بە کۆمەڵە کەس بەخشراوە لەو چالاکیەدا کە دواجار ئەمەش پێشێلکردنی مافەکە مافی یاسایە و کە نابێت ئەو شتان لە لۆ شوێنانە بکرێت ئەحمد هەروە هەواڵ بابەتێکی تر کە لە تۆڕە کۆمەڵایەتیەکان لەلایەن هاوڵاتیانەوە بە زۆری باسی لێوەکرێت ئەحمد ئەوەیە کە کۆمسیۆن لە ئێستا بڕارێکی داوە کەسانی کە ڕۆژی دەنگدانە ڕوون بۆ دەنگدان ئەبێ وێنەیەکیان بگیرێت ئەمەش کاردانەوەیکی زۆری لایەن هاوڵاتیانەوە لێکەوتەوە زۆرێک بە چەندەوە باسیەکەن ئەڵێن ئەبێت خۆت قۆسکی لەو ڕۆژە بۆی لە وێنەکە جوان دەرکەوی ئەمەش بۆ ڕێگری ڕێگری کردنە لە ئەنجامدانی تەزویرات و هەروەها کۆمەڵێک پێیان باشە کامە سەرەتایەکی باشە بۆ ڕێگریگرتن لە تەزویرات و ئەنجامدانی ساختەکاری کۆمەڵێکی تریش دیوال سیاسەکان لا بردەو کردیانتە بە بابەتێکی تەنز ئامێز و بە شێوکی کۆمیدیا قسەی لەسەرەکەن ئەحمە دەروە بابەتێکی ترکە ئەمڕۆ کۆتای بە بانگەشەی حەزبەکان دێت بۆ هەڵبژاردننی پر لە تۆڕ کۆمەڵاتەکان پێچ کۆتایی ببیان لە تۆڕە کۆمەڵاتیەکان وەکو هەمیشە بینیمان لە تۆڕە کۆمەڵاتیەکان کۆتایی نات و لە تۆڕە کۆمەڵاتیەکان بەردەوامی هەیە و هەروەکو چۆن لە پێش بڕیاری دەستپێکردنی بانگەشەی کۆمسیۆن لەن تۆڕە کۆمەڵاتیەکانەوە تەنانەت زۆرێک لە کاندید و حەزبەکانی لە تۆڕە کۆمەڵاتیەکان دەستیان بە بانگەشە کردبوو کامەش پێشلکاری مافگە یاساکانی کۆمسیۆنە بەڵام ئەوەی لە گەرمیان ئەمساڵ کە بینرا تەواوی حەزبەکان بە شێوەیەکی زۆر سارد بانگەشەی هەڵبژاردنیان ئەنجامدا ئەمەش بۆ ئەوە گەڕێتەوە کە زۆر لە هاوڵاتیان بێ ئومێدن لە هەڵبژاردن پیان وایە کە هەڵبژاردن هیچ دەرەنجامێک ناگۆڕێ دوجار لەژێر لە کۆبوونەوە و ژوورە تاریکانەوە هەموو بڕارێک ئەدرێت و ناگەڕێنرەوە بۆ ڕاو بڕاری هاوڵاتیان. بەڵێ من سپاس تاکەم میلاد کە لەم بڕگایە لەگەڵمان نبووی سپاس بۆ زانیارەکانت بەڵێ بیسەرانی عزیزەوەی گوێبیستی بوون بڕگەی لە فەیسبوکەوە بوو کە هاوکارم میلاد ئاماژەی بە کۆمەڵێک لە بابەتانە کرد کە لە تۆڕی کۆمەڵاتی فەیسبوک هاوڵاتیان قسە باسییان لەسەر کردووە و ئەو باسی لەوە کرد کە هەرچەند ئەمڕۆ بڕیار وایە بانگەشەی هەڵبژاردن کۆتای پێبێنرێ بەڵام پێناچێت لە تۆڕی کۆمەڵایەتی کۆتایی پێبێت چون هەر پێشەوەی کە بانگەشە دەستێ بکە لە تۆڕی کۆمەڵاتی دەستی پێکردبوو و چاوەڕوانەکرێت کە تاوەکو ڕۆژی هەڵبژاردننی ژەم بانگەشانە هەر بەردەوام بن بیسەرانی یازیز ئەوەی پێشکەشم کردن بەرنمەی ڕۆژێکی تر بوو تا بەرنامە و دیدارێکی تر من ئەگەمەوە خزمەتەوەی ئازیز